خۆیان دەتفڕاند و دەتاژوە بەرەو ماڵێ بۆ باوەشی گەرمی دایک و باوکت بۆ باوەشی نازدارێ بۆ کوچە و کۆڵانان بۆ حجرە و مزگەوتان بۆ پێدەشت و کەژ و کێوان ناو جۆگە و کانیان و کادینان بۆ سەرپشتی ئەسپی سەگلاوی و غارغاری بۆ باوەشی هاوڕێ و دڵسۆزان بەرەو کۆریتی مریشکان و بۆ دانیشتنی دیوەخان و کۆڕ و مەزلیسان بۆ شێخ و هەڵقە و زیکری دەروێشان، ناوگەمەی قاشوانێ و تۆپانێی فەقێیان و سوحبەتیان، بۆ ژوانی شەوانی پڕ پارێز و باوەشی یار، بۆ سەربان و ڕامانی دوور، بۆ لە خەنەنانی قاتی تاژی زرە و چەور کردن و جل کردنی پاژڕاو و شکار، بۆ کاتی چەور کردنی هاوڕێی تەنگانە و لێقەومان، قوتەبڕنۆی دار شووشەیی شانت وەکو یەکێک لە خەو و ڕاکشانەکەیدا تەلیسمێکی سەحراوی بۆ کرابێ یا خدری زیندە لێت وەژور کەوتبێ و لە بن گوێیانت شتێکی خوێن بێ یا دوعای دایکە یا مەولودەکەی پێغەمبەر یاخود ئەقلی ناوەوە و هەستی شەشەم شتێکی پێگوتبی یان لە حەلا وەلا و حەولە ڕحیت یان کردەوە و کارێکی ئەجندانە و شێتانە لە مێشکت کرابێ قیت بوویتەوە و دەستت بەسەر پشتی بزنەکەدا هێنا دەستت بۆ کاری لەکەش گێڕا نەتزانی لە کوێ و نەکەوتە بەردەستیشت تا بیلاوێنیتەوە و دەستت لە بۆشایی و تاریکیدا بێ بێ ئەوەی بەر شتێک بکەوێ گێڕا دەستت لە قوتە بڕنۆکە گیر کرد دەدوت بە پیر شەڕەوە دەچیت وا بە حجەت دەست لێتون کرد بە مەزەندا هەنگاوێک و دوانت هاوێشت کوچکە بەردەکە شار و قزگەت بوو دەستت بە بەردەکەدا هێنا ڕەچاوی لایە درێژ و کانیەکەت کرد کە لە دەرچی ئەشکەوتێت کرد بوو بەو گوێرەیە ڕوە دەرچی ئەشکەوت و شاخی بەفر لێ دانیشتنی میلی تفەنگەکەت هێنایەوە وەکو لە شایی و داوەتی پیاوماقولان یا بەزمی نیشان شکاندن کە چەندەها جار بەپێی جۆری نیشانەکە و دوور و نزیکی مەوداکە جەڕەت شکاند بوو جغارت هەڵگرت بوو چۆچێکت خێواندا ئاردی و سێرت لە دێوە بەفری دەرگ قەپاتکەر، کەتنکەر، گرت. وەکو ئەوەی چەندەها چاو سەیرکەر لە دەور و پشتت ڕاوەستابن، سەیری دەست و تفەنگ و نیشانەکە بکەن و هەست و نەستیان ڕاگرتبێ، تۆش هەناسەت لە خۆ بڕی. دەتویست نیشان بشکێنی و زەفەر بە دێوی بەفر و هەرەسی پێ بێنی و تۆڵەی خۆت لێی وەسێنی و بیترسێنی و بیڕەوێنیتەوە و لە پێشە خۆت گوتت، جێگەی مست پێلەقەیە بسمیلات کرد و پلت بە پەلەپیتکەی بڕنۆکەوە ناو دەنگ و شریقە تریسکەی گوللە لە سەری لوولە هەڵسا وەکو بتەوێ نێچیرەکە لە جێگەی خۆی خەبکەی یان بەفرەکە بکەیتە قەتە ئاو میلی تفەنگ ڕاکێشایەوە فیشەکێکی کە لێ خوڕیە بەرێ و سێرەت گرتەوە تەقەت لێوە هێنا هەرچەند شەمشەمە کوێرە و کۆترە چیویلکەی نێوکون و تلیشە شاخەکان هەبوو لە شەقەی باڵیاندا و بووە ورشە ورش و فڕین و فڕینێک بەسەر سەرتەوە مەگەر هەر خۆت بتانی باسی بکەی لە دنیای جوولانەوەی سەدەها باڵ جوولانەوەی با لە جوڵانی بیر و هۆشدا بووی کە لەپڕ شەپەیەک لە نزیکتەوە هات و باوەشێک ڕووناکی لەسەرەوە ڕاتدڕی بە تاریکی وەناو لە خۆت هەڵدا نیشانت لە چوێن دەرێ گرتووە و چوێن دەرێ کون بوو. سەرت بەرز کردەوە ڕوناکیەکی لولەیی خۆی خزاند بۆ ژورێ سەرت هەر لە بەرزی هێشتەوە سوپاسی خودات کرد کە ئەو باوشە خۆرەی بۆ ڕەوانە کردووی خۆشیەکەشی لەوەدا بوو خۆر بە دەرەوە بوو کاتێ دەرچی کونەکەی ساپیتەکە کرایەوە خێرا مزجێنی بۆ هێنای بزنەکە لەسەر چوار پەلی ڕاوەستا بوو سینگ و سچی بڵند و نەوی دەبوو کارەکە قوتە قوتی بە گوێیانی دەکرد. باڵندەکان لە هەوەڵەوە سەریان لێ شێوابوو، هەندێکیشیان هەر زوو ڕێگەی ئازادیان لەبەر نا و بێ ترس و سێو دوو زیندانی باستێلیان بۆ کرایەوە و بۆی دەرچوون. مژدەیان بۆ گەلی دوور و نزیک دەبرد. چاوت دایەوە و دەرکی ئەشکەوتێ. دێوی بەفر لە جێگەی خۆی وەلاوە نەچووبوو، دەدوت هەر لەگەڵ ئەویشت نەبووە و درزیشی تێنەکەوتبوو. دیار بوو خۆر بەسەر ئەشکەوتەکەوە سوپای تیشکی بەردەوام بۆ پشکنین دەهەنار دەژوورێ و تەپ و تۆز لەناو تیشکە لوولەییەکەدا وەکوو سۆفی و مورید و دەروێشی خواناس کە مژدەی بەهەشت یا دەرکەیەکی بەهەشتی پیشان بدرێ لە خۆشیاندا چ ئەحواڵێ دەگرێ کەوتیتە خۆشی ئەو ئەحواڵە. دەروێش لەناو حەڵقەی زیکرە لەپێش شێخ و خەلیفەیدا چۆن وەکوو مریشکی لەرزەک دەکەوێتە مەدەد مەدەد، ئەوها فێی حاڵت لێ هات هاتیتە بەر قەڵبەزەی تیشکی خۆر چۆن عارەب تامزرۆی تاڤگەی گەلی و سیپەنە خۆ دەخەنە بەر ئاوی سربەرە و ژێری تاڤگەکە ئاوات کرد و خۆت لە ناویدا شوشت قەدەرێ لەبەری وەستایت و هەستت بە گەرمیەکەی دەکرد خۆشی خۆشیت بوو خودا دەرکەیەکی لێ کردیەوە مەلاکەت زۆر جار دەیگوت هەموو ناخۆشیت خۆشی و فەڕح یەکی بەدواوە هەیە قسەکەی لە گوێدا زرینگایەوە باوەشت لە بزن و کارەکە وەرێنا و شەوی بە زۆر بەسەردا چەسپا و دڕەویەوە تاریکی هەمیشەیی وەلاوەچوو وەل بوو لە دەست خۆرگیران ڕزگار بوو فرمانی خنکانت لەسەر لادرا کۆترە چیویلکەکان چێشکەکان سۆفیقیتەکان هەندێ لە شەمشەمە کوێرەکان مێشولە و چێت داپیرۆتکە جاڵجاڵۆکە لە هەلەکە سەمای خۆیاندا بوون جرت و فرتیان بە کوونەکەدا دەکرد دوور نییە لەگەڵ فڕینیان هەواڵ نەبەن و هەواڵ نەهێنەوە مژدە ئاواز و سروودی سەرکەوتن و ڕزگاربوون بەم لاو بەولادا لە سەرووی دەنووکیانەوە دەبارێننە سەر عاد. هەواڵی بەڕەلابوونیان بۆ باڵندەکانی دوور و نزیک دەبرد. کە لە کونەکەوە سەیری ئاسمانە دەکرد، بە قەد ساجێک لێتەوە دیار بوو کە هەورەکە دەرکی کونەکەی لێ قەپات دەکردی، ڕەنگە شینەکەی ئاسمانت لێ بزر دەبوو، مەیلە و تاریکییەکی لە ناو ئەشکەوتەکە پەیدا دەکردەوە. نیمچە دڵتوندییەکیش خۆی لە قەرەی دەدایەوە. هەندێ جار هەورەکە لەو دوورەوە وەکوو پەمۆیەکی سپی لێتەوە دیار دەبوو. یا بۆر و تاریک دەرچی کونەکەی لێ دەگرتی و لەوێوە بارانیشی بۆ دەناردی و ئەشکەوتی لێ تاریک هەڵدەگەڕاندیەوە باڵندەکان وەستانیان نەبوو دەیانویست قەرەبووی ڕۆژانی زیندانیان بکەنەوە کە لە شەقەی باڵیان دەدا هەتا لە کونەکە دەردەچوون سەیرت دەکەن پڕ بە گەرووت پڕ بە هەموو تینێکی هەتبوو چەند جارێک قیژاندت و هاوارت کرد وا لێرەمە هۆی وا لێرەمە لێرەمە هەردوو دەستت لە پێش دەمت وەکو ئەو بۆ ڕێ دەخرێتە سەرسەماوەر لێکرد سرت بەرەو کونەکە هەڵبڕی و دیسان قیژان و هات و هاوارەکەت کردەوە خەڵکی گوندی هۆ هۆ خولە، لەتیف، لێرەمە، لێرە، کورە لێرەمە. دەنگک بزن و کاریلەکەی ڕەواندەوە و چەند باڵندەیەکیشی بە فڕەفڕ هەیخست و وەلێ لە کونەکەوە کەس نەبوو بە هاوارتەوە بێ و نە سەریشت لێ بکێشێ. هەناسە سارد بووی. ئاهت بەرامبەر بێتوانایی خۆت بۆ بڵندایی نزیکەی سێ بەش نەزەلام هەڵدەکێشا. حەزت دەکرد تەنیا بۆ چرکەیەکیش بوایە دوو باڵت لێ شین بوایە و پێیانەوە بفڕیتایە دەرێ و بتزانیایە لە سەر ئەشکەوتێ چ باسە و چ هەرایە مەرەق لە بێ دەسەڵاتی دەخۆی سمۆرە نیت پێیدا هەڵگەڕێی خۆ هەڵدان دەستت لە کونەکە گیر ناکە بە دیاریەوە دوور بە دووری خەم دەخۆی خەم بۆ ئەو کۆترەش دەخۆی کە کوشتت و گۆشتەکەت خوارد پەشیمانی دایگرتووی چونکە گەر زیندوو بواە وەکو کۆترەکانی هاوڵی بەرەو ئازادی لە شەقەی باڵی دەدا پەشیمانی دادت نادا دڵی خۆت بەوە دایەوە کە وەختی خۆی خوێندووتە پێویستی حەرام حەڵاڵ دەکا بڵندی کونەکەت لەلایێ لێ دەبووە بەرزی چیای سەفین لەلایەکی کەشەوە داماوی و بێدەسەڵاتیت بەرامبەر کونەکە وەک ئەو ئادەمیە بێ باوەڕ و خوانەناسەیە کە پردی سیڕاتی لە بۆ لە مووس تیژتر و لە موو باریکتر لێ دێ کەوتیتە تێ فکرین و وردبوونەوە و دۆزینەوەی ڕێگە چارەیەک دۆم بە دانیشتن ماڵی وێرانە سەیرێکی بزنە شامیەکەت کرد بە شەلەشەل دەهات و دەچوو کاریلەکەش بە دوایەوە جارجار هەڵدەبەزیەوە و لە خۆی هەڵدەدا لە پێشە خۆت گوتت ئای دنیا ڕووناک چەندە خۆشی ئای ڕۆژ ڕۆشن کەرەوە و لابەری خەم و تاریکی و ڕەشبینی چۆن فەڕەحی بە دڵ و دەروونی ئادەمیان دەدەی ئای ڕۆژ. تەماشایەکی مێخ و زنجیرەکەت کرد کە کاتی خۆی بە دەستی خۆت کوتابووت دەدوت تازەت دیتووە هەر تەماشات دەکرد چاوت لە سەری لانەدا نە بەردە ڕەشی کابەیە ئەوەندە پیرۆز بێ کە دڵت نەیە چاوت لە سەری لادەی سیرکردنێکی ئەو تۆ وەکو تیشکی چاوت بێوێ دەری کێشێتە دەرێ حاڵی کردیت سەیرێکی لە قەدارەکانی ئەو ناوەت کرد لە مێشکتدا بیرۆکەکەت تاوتوێ کرد وردت کردەوە دەبێ دەبێ ڕەنگە ڕەنگە ببێ ئەمەد بەدەنگێکی ئاشکراوە گوت لە پێشە خۆتەوە وەکو شێت بووبی و ئەجندە دەستیان لێوەشان بی دووبارە و سێبارەت دەکردەوە هێندەی تر کۆمەڵێک ڕایەڵ وەکو ماری تێک ئاڵاو لە پێشت خڕ بوونەوە لقە دارەکان ڕاکێشایە بن دەستی خۆت لە جێوە وەکو ئەندازیار تەخمینت بۆ دەکرد و ئەندازت بۆ دەکێشا کورتە دارەکان لەگەڵ کورتەکان و درێژەکانیش لەگەڵ درێژەکان جووت کرد ئەوەی بتزانایە باریکە لەگەڵ بیرۆکەکە دەرناچێ لقێکت بۆ زیاد دەکرد جار جارە لە قەبارە و قەوارەی کارەکەشدا دەمای و لە کێشی ورد دەبوویتەوە. لە عاردییەوە بە چاو هەڵدەگژایتە شاخەکە تا کونەکە دەچووی، لەوێوە بۆ عاردەکە دەگەڕایتەوە. چەند جار لە خوارێڕە بۆ سەرەوە و لە سەرەوەڕا هاتیتەوە. عاردەکە دووبارە و چواربارەت کردەوە. خۆت دەتزانی چ دەکەی. باڵندەکان بێ وچان و بەردەوام هەندێ لە کونەکەوە دەچوونە دەرێ و هەندێکیشیان لەوێوە دەهاتنە ژوورێ. لەگەڵ بیرکردنەوەت ئەندازە گرتنت بۆ ئەو بیرۆکەی کە تاوتوێت کردبوو لەگەڵ خۆت داگوتت بڵێ کە من نەغرۆی ئێرە بوومە گوند و قەومەکەشم وەکو قەومەکەی حەزرەتی لوت خدا غەزەبی لێگرتبوون و نغرۆ بووبن ئەی ئەوە باڵندەکان نییە بە هاوار یەکتریەوە هاتوون ئەی بۆ یەکێک سەر لە من ناکێشێ پێم وایە خدا ئەگەر میلەتی چاک و خواناسی بەدەستەوە ماوێ هەر ئێمەین کەس لە ئێمە خواناستر نییە ئەی کوا؟ ئەگەر مابێتن دەبوایە، خۆ ناشزانم لە کەیەکەوە لێرەم. یەکێک هەر دیار کەوتایە و سەرێکی لێ کێشابوام. ئەو باوەشە خۆرەی کە خزا بۆ نێو ئەشکەوت و بە گورزی خۆی تاریکی ڕاونابوو، مەتەڵی شەو و ڕۆژیشی بۆ هەڵنەهێنایت و دەرکەیەکی ئومێدیشی لێ کردبوویتەوە و سات بۆ سات شوێنەکەی لەسەر عاردی ئەشکەوتێ وەکوو شتێکی تێدا بزر کردبێ و بۆی بگەڕێ پێ بە پێ تیشکەکەی دەگواستەوە جێگە جێگە لەگەڵیدا سەیری شوێنی ڕووناکیەکە دەکرد لە پێش ڕۆشناییەکەدا کەوتیتە دەست بەکاربوون و وەستاییکردنی لە قەدارەکان دوو دوو سێسێ لەگەڵ یەکتر جووتت کردن بە پەڕۆکەکەی وەک قەنناب دۆخینت لێکرد بوو وەک بەڵەکی پۆلیسی سوارەی جاران کە کەوتیتە بەستنەوەیان پاشان هەردوو بەشەدارە پێچراوەکەت نزیکەی پێک تێک پەڕاند و چاک بە گوێرەی دڵت قایمت کردن کە بە هیچ شێوەیەک نەجوولێن و لە یەکتر نەترازێن ئینجا بڕنۆیە شووشەیەکەشت هێنا و بە قەدەرایی پێیەک لوولەکەیت لەگەڵ دارەکەدا تێک پەڕاند و ئەم دوانەشت بە مەرام و خواستی خۆت لە یەکتر بەستان هەرسێ پارچە دوا قایم کرد بوو دەدوت یەک پارچەنە وەک شەقلەیەکی درێژ و ئەستور و قایمی لێهات قۆنداغی بڕنەوەکەت گرت و هاتیتە ژێر ساپیتەی ئەشکەوتەکە و بەرزت کردەوە و مەزەندە و تەخمینی خۆت لێ دەکرد کەیفت ساز بوو بەو کارەی ئەنجامتدا بوو گرژیتەوە ئینجا بەرەو بەشێکی کەی پلانەکەت چوویت کەوتیتە شل کردنەوە و دەرهێنانی مێخ زنجیرەکە. دڵگەش، ئەو مێخ زنجیرە چییە ئەم جارەیان لەگەڵ خۆتدا هێناوتە؟ خولە، کە گەیشتین ئەشکەوتێ بۆ دەردەکەوێ. ئەوجا ئەو مەراقە هەر لە دڵم بێ هەتا دەگەی ناوێ، دە توخوا پێم بڵێ. ناوی خوات بۆ هێنا، ئەمە لەناو ئەشکەوتێ دەیچەقێنم کە حەیوانە کێویمان کوشت وەکو قەنارە ئێ ئێ ئێ تێگەیشتم تێگەیشتم ئەرێ تۆ بیر لە هەموو شتێ دەکەیەوە. کاتی خۆی چۆن بە زانایی کوتابووت ئێستاکەش بە هەمان سەلیقەی وەستایەتی جێگەی پێ لەق دەکەی ژیانت لە ناو ئەشکەوتەکەدا بەرد و پشک کەوتبوو پشتی یەکەمیان تاریکی و ڕژبینی تاریک و نادیار چاوساقێکی کوێرانە هەمیشە بیرکردنەوە و تێفکرین گرێ کوێرە و تاریکستانیەک نەسەری دیاربێ نەبنی شەوێکی دوور و درێژ و بێ سەروبەر بێمانگ و بێ ئەستێرە هەر شەو و هەر شەو هەر تاریکی و تاریکی شەوێک ڕۆژی بەدوادا نەبێ بێ ڕۆژ و بێ دەمەکانی ڕۆژ شەو و شەو نەسەر لە ئێوارێ دیار بوو نەنیوە شەوی نەڕۆژ ئاوابوونی هەبوو نەڕۆژەڵات هەر شەو هەر تاریکی بێ ئومێدی ڕەشببینی بنی بیر بێ دەولچی ڕزگار بوون بێ شوێن پێی چوونە خوار و بێ سەرکەوتن پشتی دۆمیان ڕون و نیمچە ڕوون گەشببینی باوەشێک خۆر باوەشێک هیوا باوەشێک ئومێت بە دیارکەوتنی تاقە ڕێگەیەکی هەتیو و دوورە دەست نیمچە ڕووناکییەک کە تاریک بەزێن و خەم ڕەوێن و هەم هەوێن بەرەو ڕزگاربوون و لەشکری شەوشتشێن تێفکرین و بیرکردنەوە بۆ دەستێنانی توانایەک تەکانێک قەڵم بازێک فێڵێک زۆر جار لە حجرەدا دەتانوت ئاو بردی دەست بۆ هەموو پنچکێک درێژ دەکە هانات دەبردە بەرنینۆک ڕنۆک پێدا هەڵگەڕان فڕین لە خۆ هەڵدان خۆزگەی باڵ بیر و هەوڵی منداڵانە هاوار و قیژە قیژ مەتەڵی شەو و ڕۆژت بۆ هەڵات ڕۆژ و دەمەکانی ڕۆژت بۆ بەدیار کەوت هاتەوە سەرخەت بەیانی چێشتەنگا و نیوەڕۆ عەسر ئێوارێ شەو و شەو و دیسان تاریکستان تاریکی و تاریکستان ئیشکردن و بەگژداچوونت لەگەڵ شاخەکە بۆ تۆ جەنگی جیهانی و جەنگی مەغلوبێ بوو جەنگ بوو لە پێناو ژیان و سەردەمێکی نوێوە عمرێکی تازە لە دایکبوونێکی دی